بەفرەکە دەرچی ئەشکەوتی لێ قەپات کردووی. ئێستا زانیت ئەو گرم و هۆڕ و هەرای دەرەوە چی بووە. ئێستاش هۆی ئەو دڵەڕاوکێیەت بۆ ئاشکرا دەبێ. توومەز، هەستی شەشەمت پێی پێ بردبوو، بۆیە تێشتەنگا و کە لە ماڵێ دەرچووی حەزت دەکرد یەکێک بتگێڕێتەوە و رێی دەرچوونت لێ بگرێ. وەلێ نەشت دەزانی مەسەلەکە چییە و چ روودەدا. لە کوێ و لە چ ئان و ساتێکدا لێت دەقەومێ. جیاوازیەکەت نەدەدیت لە قەپات کردن و کردنەوەی چاوت هەر تاریکی و هەر ڕەش و ڕەشایەتی هەتا دووریشت دەڕوانی تاریکێکە ڕەشتر و خەستتر و پەیی تر دەبوو هەر شەو و هەر شەو ناشزانی کەی و چ وەخت ڕۆژت لێ هەڵدێتەوە لێت بۆتە شەوەکەی حەمدی کە هەر جار لە حوجرە لەگەڵ هاوڕێ فەقێیەکانت کە زۆر جار باست دەکرد و مشت و مڕتان لەسەری بوو کە دەڵێ بێسەر و سامان عەجەب دەریایەکی شەو ڕۆژی ڕەش بێ دۆزخێکی موددەتی هیجرانە شەو کردەوەی دنیا کە هەر عەیبە دەبێ داپۆشرێ پەردەیەکی موختەسەر خاسی بەشەردا دانە شەو ڕۆژی کردە پەردەوە باقڵ لە باخان مانگی کرد بوایە وا وەقتی زفافی ئەکتەری بوو کانە شەو لە ڕۆژە ڕەشی ئێستات هەر ئەوەندەت بۆ جەم کراو پێت وتراو هاتەوە بیرت چونچێ بە بیر هاتنەوەیان لەم شوێنە تاریکەدا مەبەست محەمەد عەلی کامەلای نەجاڕە کە سندووقی دروست دەکرد، نەخش و نیگاری سەیر و ڕێک و جوانی بە بۆیاخ دەنەخشاند، باوکی هونەرمەند دارایە. لەناو تاریکیەکەدا خاڵی سەیر سەیر و نەخشی کامەلایی و شتی عاجباتی نەخشکاری سێگۆشە و چوارگۆشە و درێژووکانی و دەهاتن و دەڕەوینەوە و یەکتریان دەخواردەوە. لە هەناویشتدا بیرۆکەی سەیر و نادیار، ملۆزمێک لەو تاریکییە ڕەشتر و بزر خۆی تێ ئاڵاندبووی. وەکو نەخۆشێک لەرز و تای لێهاتبێ لە قووڵایی هەناوتەوە لە بنی دڵتەوە هەستت بە تەزوویەکی سارد کرد، نەتزانی لەرزی گرانەتایە، تیفۆیە، چییە تووشت هاتووە. لەناو ئەو تاریکییەدا کە دەدووت تاریکی بەرمیلێکی ڕەشی قەترانی تەسک و تریسکە، هەستت لە خۆ ڕاگرت بە خۆت گوت، هەی لە منت نەکەوێ، پیاو یەکجار دەمرێ، کوڕە و کوڕەیە لە تەنگانەدا دەرچێ. پیاو ئەو پیاوەیە بزانی لە شەوی تاریکدا چۆن هەنگاو بنێ ئەدی قەدیمان نیان گوتووە ئەگەر کوڕ هەبێ شەوی تاریک زۆرە دیارە شەو قەڵای مێردانە تفەنگە پێمە چەند نانێکم پێیە شیری بزنە شامیشم بەسە نانەکەشم تەواو بێت بەشی کارەکە و منیش دەکا تا ئەو حەلەی خوددا دەرکەیەکمان هەر لێ دەکاتەوە خدا ئەگەر دەرکەیەک لەسەر بەندەی خۆی دابخا چەندەها دەرکەی تری بۆ دەکاتەوە خوا کڵاوی بۆ بەڕوش کردووە لە تەنیشت بزنەکە دانیشتی، دەستت بە پشتیدا دەهێنا و دەبرد، وەکو ئەوەی بتەوێ پێی بڵێی لەگەڵتم، لەگەڵتم. کارەکەش ئەو دەمە یەک دوو جار قاڕی وەکو ئەوەی ئەویش پێتان بڵێ منیش لێرەم و لەگەڵتاندام. نەتدەزانی چەند بەسەر ئەو ڕووداوەدا تێپەڕ بوو، بۆت خورد نەدەکرایەوە. ئەوەی چاک دەتزانی ئەوە بوو کە لە ماڵ دەرچوویت، چێشتەنگاو بوو. بەتەمای ئەوەندە دوورکەوتنەوە و دواکەوتن نەبووی. نەشت دەزانی ئێستا چ وەختە. ڕۆژ ئاوا بووبێ یا ئاوا نەبووبێ، لەکنەتوو، دەمێکە ڕۆژئاوا بووە. دەبێ وەکو کوێران هەڵسوکەوت بکەی، کوێرانە هەنگاو بنێی. پێویستە دەست بە شقارتەکەوە بگری، چونکە سەرسەدەت لێ دیار نییە. دەڵێن ئەگەر خراپ هەیە خراپتریشی بەدوادا هەیە. تا ڕزگار دەبی یان ڕزگارت دەکەن، دەبێ دەست بە شقارتەکەوە بگری. سوزانی چەندێک دەمینێتەوە و کێ دەڵێت توشی شەوانی تاریکتر ڕەشتر نابی ئەوەت بەبیر دەهات هەوڵ دەیت بزنەکە تێرکەی تێرکردنەکەی بە خێر و بێر بۆت دەگەڕێتەوە تا ئەو تێر بێت تۆوەک و کارەکە لە بەرسان نامرن ئەوەندەی شیر دەبێت کە پشتی هەردووتان بکە ئێستا سووتەکە تاژەکە لەگەڵ خۆدا نەهێناوە هیچ نەبوایە کە بە تەنیا دەگەڕایەوە گوندی شتێکی لێ حاڵی دەبوون یا ئەوە تە لە دواتدا دەکەوتە خوارێ و فەرامۆشیت پێ دەهات یا بە دیار زیندانەکە وەردەکەوت و هەر هەلێکیشی بۆ بڕەخسایە بە هانات دەگەیشت. گەلێکت خزمەت کردووە، ڕۆژانی سارد و سەرما جلت دەکرد و نەتدەهێشت سەرمای بێ. ئێسقانە مریشک و پەلەوەرت بە خەسار نەدەدا، دەر و جیرانیشت بۆی ڕاسپارد بوو. قەرێتەکەی ملی بە قایشی قاوەیی و قۆچپەی زەرد نەخشێنرابوو. لە شار لای قایشدروو، بەتایبەتی بۆت بە ڕادان دابوو ئەڵقەی ڕستەکەی تەکە تەکی دەکرد شەوانی ساردی زستان کات بۆ فەرش دەکرد لە دوای ڕاوکردن پشتت چاوەر دەکرد هەر چوار پەلیشت لە خانە دەگرت تا بن پێیەکانی تورت و قایم بن لە پێشە خۆت کە چاوت حەشتەبای نەدەدیت لە ناو تاریکێک پەسترا بووی مەگەر لە خەوناندا ئەو تاریکێت دیت پێ و لە حەژمەتان دەستت بۆ خۆ دواندن کرد ئەگەر نازدارەکەم لەگەڵدا دەبوو خەمی هیچم نەدەخوارد تاریکستانی ئێرەم لێ دەبووە بەهەشت و نازداریش دەبووە حۆری و بێ ترس و لەرز هەر دەست لەم لانی دەبووم خۆ ئێمە کە دەگەیشتنە یەکتر تێر قسە نەدەبووین لێک تێر نەدەبووین لێرە تێر قسە و تێر هەمووش تێ دەبووین تامزرۆمان لە زۆر شت دەشکا تۆڵەی کەم بێ گەیشتنمان دەکردەوە مەمچی چەپەم بۆ ژوانی جارێکی کە گەر ئێستا لە کنم دەبووی لێرە نۆرەگرتن نەدەما و تێر بۆنم دەکردی هەردەم خوارد و دەم خوارد پیا وەختێ تامزرۆی لە خۆشەویستیەکەی دەشکێ کە لە ماڵەکەی بێ لە ژوان و پەناو پەسیوان هێشتا گڕو کڵپەی دڵ و دەرون دا نامرچێ بە جێی دەهێڵیەوە ئاه و حەسرەت بۆ ژوانێکی کە هەڵدەکێشی تا پێی دەگەیتەوە ئای نازدار خۆ زیە لێرە دەبووی ئەو حەلە مردن حەق بوو ڕزگار دەبووین نەدەبووین جەهەنەم مردن مردنە لاق کوتانی بۆ چییە؟ وەلێ مردنێ گەر لە باوەشی نازدار حەیرانێ بێ و دەست لە گردن و هەناسە تێکەڵی بۆنی مێخەک و سمڵ و مەرحەم و بۆنی لەش بێ ئەو مردنە تامێکی کەی دەبوو مردنێکی بەتام و خۆش و پەشیمانی تێدا نەدەبوو ویست خۆ نەدەیتە دەست بیری هەڵبزڕکاو و هێندەی تر سەرد لێ بشێوێ و زەینت کوێرکە وەلێ بە دەستە خۆشت نەبوو وات لێ قەومابوو هەرچەندە دەکۆشای سەرەداوێک ببینیتەوە ڕزگارت کات تاریکیەکە دەبووە کەلەپچە و دەست و قاچی گرێ دەدایت و جڵەوی بیرکردنەوەت لێ تێک دەچوو خەم لە دڵت لە دەروونت حەورێکی ڕەشی وەکو تاریکیەکەی نێو ئەشکەوتەکەی پەیدا دەکرد بارانە خەمی بەسەرت دادەباراند و پەڵەی خەم لە جەستەتدا سەری دەکرد غەریبیت هەستا سکت بەخۆ سووتا لەبەر خۆتەوە کەوتیتە منگە منگ و خۆ دواندن وەکو بتەوێ لەو منگە منگە خەمەکەت بتەکێنی و کەمی کەیتەوە. گەلی برادەری نا ئەگەر ئەنگۆ گوێتان لە من بوو یا کزەبایەک هەڵی کرد ئاه و نوزەی منی بەنگۆ گەیاند نەکەن لۆ مەم بکەن ئەمن بە چێشتەنگاوێ شەوم لێ داهاتیە و زەینانم کۆرە لە تاریکیە گیرم خواردیە نەرێن کوڕی گوندی مەترسنۆکە هاواری من لە خەمی دەردی خۆمە ئای لە من ئای لە من ئای لە خۆم وای لە تاریکی ناودری خۆم هاواری خۆ دەخەمە سەرپشتی باێ سەرپەڕی باڵدارێ هەڵگرێ لۆ بن بیباتە کن برادەران و ئازیزان نازدارە غەریبەکەی خۆم لەوێ بیبە لۆ حوجرەی فەقێیان دیوەخانان ماڵە خار و ماڵە بابان بگەنە هاوارم لەگە خۆ بێنن گوریس و کەمەندان بشکێنن کون بەدەر کەن لۆ من بەفر و شاخان. ئای لە من ئای لە من لە دری پڕ خەمی من ئەمن نازانم برادەرینە بەوێ وەختان بە کێن دەرێ دا هەر برێم بە جوانی گوندی یا لۆ ئەو بۆنانەی ئەمن کردیمە لە نازدارێ وەرنە کن دارێ ببینن شەڕی من و گورجی هار ئای لە من وای لە خۆم وای لە تاریکی ناودری خۆم هاواری درە غەریبەکەی خۆم دەنێرم بە ڕەشەبایێ بە زریانێ بە تاریکە شەوێ بگەنە هاوارم لەگە خۆ بینن گوریس و کەمەندان بشچێنن کون بە دەرکەن لە بۆ من بەفر و شاخان ئای لە خۆم وای لە خۆم وای لە غەریبی و بێکەسی خۆم لە دوابندی گەرود نووسا هەر خەم بوو قوڕگی گرێ دای و هەوکی گرتی. بێ ئەوەی هیچ ببینی تەماشات گرتە دەورت، کەوتیتە قسە کردن بۆ بزن و کارەکە بێ ئەوەی چاوت لە چاویان بێ. تەنیا گوێت لە کاوێژکردنی بزنەکە بوو. لە ڕاستیدا خۆت دەدواند، وەلێ مەبەستت بوو گوێیان لە قسەکەت ببێ و وتت، هەر دەرکەیەک کە داخرا کرانەوەشی هەیە، کلیلی دەرکە گەر سێ پشکە و چوار پشکەش بێت، یەک دوانیشی بشکێ لە تەنگانەدا بە بەن بۆی دروست دەکرێ و پشکەکانی دەرکەکە هەڵدەگرێ. بزریش بێ بۆی پەیدا دەکرێتەوە، هەر نەبوو یا دەست نەکەوت لە ڕێسمە دەبرێ. ئەگەر زریان و بەفر مەغرور بوون و دەرکەشیان لێ گرتووین، بەهارمان لە پێشە و نەورۆزی پێیە و مژدەی بە بەفرتوانەوە و هەرەسی بەفری لەگەڵدایە. هەر زاڵمێک زەواڵێکی هەیە، شەختە و بەستەڵەک هەتاو پێی دەوێرێ و سزدەی پێ دەبا. فەرهاد لەبەر خاتری شیرین شەڕی لەگەڵ کێوان کرد. ئاو بەردی کون کردووە، گەر کەسیش فریامان نەکەوێ و بە هاوارمانەوە نەیە، خوا مێر و لەشی لەبیر نەچووە و ناچێتەوە. قسەکانت وا دەکردن کە دەتوت بۆ ئادەمیان دەدوێیت و گوێیان لێ گرتووی. زریان ئەوەی کردی کردی لەوەندە زیاتر زەفەری ترت پێ نابا ورەت بە بەر خۆ دەدا ئێرە وەکو ماڵی خۆت وایە بست بە بستی پێ بە پێ هەنگاو بە هەنگاوی شارەزای و پیواوتە و وەکو خۆت ئەندازیاری دروستکردنی ئەشکەوتەکە بیت وایە بە خۆت دەگوت کێری زکماک نانی پێ پەیدا دەکرێ و کۆڵی نەداوە بە جادە و کوچان دێ و دەڕوات دەڵێن لە شاران هەیانە بە سواری پایسکل شت دەفرۆشێ لەگەڵ سوڕان و پێچ و لۆفەی شەقام هەڵە ناکە و دەسوڕێتەوە باوکم دەیوت کوێرەکان بڕوانامەی بەرزیان وەرگرتووە. هانی دەدام بخوێنم و بچمە حوجرە و ببمە فەقێ. منێک کوێر نەبم، ئیفلیج نەبم، هەر تەنیا تاریکییە و پێی دەوێرم. تاریکی دەورەی لێت داوە لە هەناوی ئەو تاریکستانەدا مەلە دەکەی. مەلەوانی وەلێ سەرسەدە و مەوداکەت لێ بزرە. بزرە، وەلێ گۆشتی شەمشەمە کوێرەکانت خواردبێ، دەگەیتە بوار. هەم وزەیەک و ڕووبارێکیش با توندوتیژ و هار و بەخوڕ بێ، تووڕە و فیدار بێت، قەڵبەزە جێژنەی هەبێ، بواریشی هەر دەبێ، ئەم خڕکردنەوانە کەڵکت هاتن. تانت بە خۆدا هەڵسایتەوە، یەک دوو سێ چوار پێنج شەش دەستت کوتا، گێڕا، سەنگەکە بەردەستت کەوت. مەلاکوێرەی گوندەکەی خۆتان کەوتەوە بیرت کە بە کوێرێتی قورئانی هەموو ئەزبەر کردبوو. دیواری شی دەکرد، چەرخی چاک دەکردەوە، دەرکە و پەنجەرەی دەکرد، باڵتەی جەنجەڕی تیژ دەکردەوە، لە شاریش دایەرەی حکوومەتی دەکرد و ئیشی خەڵکی جێبەجێ دەکرد. بە پان و بەرینی ئەشکەوتەکە، بە هەنگاوی چاوساغێکی کوێرانە، هێور و لەسەرخۆ هەنگاو بە هەنگاو، یەک، دوو، سێ، حەوت، شاخ، یەک، دوو، سێ، پێنج، دە، چواردە، بیست و شەش، قاچت هەندێ لقە داری دیتەوە کە پێت لێدان خشە و قرچەیانت بیست دانەویتەوە و دەستت لێدان خولە لەتیف بچن دوو باشەدار بکەنەوە تا من حیوانەکە دەردێنم ئێوەش دێنەوە ئەوسا دەست بە برژاندنی سی و جگەرەکەی دەکەین گونەکەتان دەخۆم با دارەکە زۆر بێ خۆێرە هەر کۆگەمانە بابەشی جارێکی کەشمان بکە ئەمەد بە سایی دارەکان هاتەوە بیر و لە پێش خۆت وتت بریا ئێستا لەگەڵمدا دەبوون دەمانکردە ڕۆژی خۆمان دەستت کوێرانە گێڕا هەندێک گەڵات خڕکردەوە وەکو گەڵامێ و خستە سەریەک بە دەست کەوتێکی چاکت زانی لە کەیفان لە پێشە خۆتەوە وتت ژەمێکی چاکە بۆ بزنە شامی هیتریش دەبێ لەتیف خولە ئیشی چاک ئاوایە دارێکی چاکتان هێناوە دەی ئاگر بکەنەوە و دەست بە برژاندن بکەن وەکو دەنگدانەوەی ئاونی دیوەخان ئەم قسانەت لە گوێدا زرینگایەوە گوێت لە داکرماندنی بزنەکە بوو کە گەڵاکانی دەخوارد کەیفت ساز بوو ئەگەر حەیران و لاوکت بۆ بهاتایە دەستت بۆی دەخستە پەنا گوێت یا شمشاڵت پێ بواە وەکو شاگردێکی خراپی خدەشوان لەو زەوقا فوت پێدا دەکرد فڕەفڕی باڵی شەمشەمە کوێرەکان بەسەر سەرت و لە ئاسمانی ئەشکەوتەکان گیزەیان دەهات وردە وردە گیزە ورشەیان پتر دەبوو لەگەڵ فڕینەکەشیاندا جوکە جوکیان لێوە دەهات لەبیرتە کە منداڵ بووی ڕۆژ گیرە شەمشەمە کوێرەکان لە کون و کەلەبەرەکان هاتنە دەرێ و بە ئاسمانەوە فڕکان فڕکانیان بوو وایان دەزانی شەویان لێدا هاتووە لەو کاتەوە زانیت ئەو باڵندانە تەنیا لە تاریکی و شەواندا دەفڕن دیارە شەوان لە ئاسمانەوە ڕاوە مێرولە دەکەن و ڕسقی خۆیان پەیدا دەکەن کە بە تڕی ورشە ورشی باڵیانت بیست لە لایەکی کەشەوە بە چاچی هەستت بە جولانەوەی بای ناو ئەشکەوتەکە کرد بۆت ئاشکرا بوو، سەلمێنرا کە بە ئەندازەی ژمارەی سەدەها، هەزارەها لەو ڕووبەرە تەسکەدا دەفڕن. تەپەی بەیەککەوتنیانت دەبیست، زیقەزیق و جوکەجوکیان حەواسیان بردبووی، بۆیە، پێت وابوو دەبێ ئێستا لە دەرەوە شەو داهاتبێ، چونکە پێش ئێستا بەو شێوەیە نەدەفڕین و هەستیشت بە جولانەوەی با نەدەکرد. یان لە حەژمەتی بە زیندانی بوونی ئیجباریان سەریان لێ شێواوە بەلاشاخی ئەشکەوتەکە بە تۆ دەکەوتن شان و پیل و سەریان جیقنەباران کردی دەدوت کاریلەکە بە هەستیاری بۆن تۆی دیتەوە خۆی بەلاف و لە تەرتەوە نووساند لە باوەشت کرد هەستت بە باە ساردە دولاوەکە کرد و وردە وردە گیانت دەتەزی تەنیا ئەوەندەت نەبێ کە کاریلەکە دای پۆشیبوو و گەرم داهاتبوو لەوەیان بیرۆکەیەکت دەستەبەر کرد لە حەژمەت ساردی و شێی نێو ئەشکەوتەکە وەکو قسە هەڵبزڕکاندن وتت ئایی چەند خۆش بوو ئێستا لە نێو نوینێکی گەرم و گوڕبیت و گڕی سۆپایەکی داریش لە پێنگانت نێڵە و قرچە قرچی بێ دەم نادەم وەکو یەکێک نەخۆشی دەرونی هەبێ و تووشی دڵە ڕاوچێ دەبووی بەدەست خۆت نەبوو دڵت تون دەبوو خان ڕەشماڵی نائومێدی پێ هەڵدەدای، گەلێ هێنان و بردنی بێ سەروبەر خۆی لە قەرەی دەدای و مایە پووچ و بێ کەلک دەردەچوو. لەو تاریکییەدا هەموو شتێک لەبەر چاو بزرو نە هەر تاریکییە و تاریکی، هەموو گیانت بە ڕەشی بە تاریکی سواغ دراوە و بوویتە تەقەڵێکی تاریکییەکە و وای لێ کردووی گومان لە بوونی خۆت لە زیندووێتیت بکەیتەوە. هەندێ جار وەکوو یەکێک هەر بوونی نەبێ خۆت لە بیر دەچەوە کە وەختێ هەستت بە خۆ دەکردەوە نەتدەزانی چەندێک بەم دەردە خۆ لە بیرکردنەوە بوویتەوە. وەکو یەکێک لە ناو کەندووی خەم و قوڵینەی خم و تاریکی هەڵکێشرابێ تاریکی لێ دەتکایەوە. ڕەشبینی دایدەگرتی و لە عاردی وەردەدای. تووشی بێ ئومێدی دەکردی، هەموو ڕێگە چارەیەک بۆ ڕزگاربوون کە بە هزرت داهاتبوو وەکو دەرچی ئەشکەوتەکە چۆن لەسەرت قەپات بووە بە قەپاتی و داخراوێی،